ئەڵقەی بیست و پێنجی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان، خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە، بەرهەمی کەناڵی بەزمی حزوور. بە ناونیشانی، هیچ نەزان کرانە بەرپرس، عەلی کەریمی دەنووسێت. کوڕەکانی چووبوون بۆ ئیسراحەت و ناوچەی سەردەشت گەڕابوونەوە و هەر بێ ئیش بوون لە هاتنەوەیان بۆ ناوچەی سابڵاخ لە دەوروبەری بنکەکانی ناوەندی لە کۆمسیۆنی پەروەردە و نووسین و داڕشتنی کتێبی منداڵانی مەدرسە کاک کەریم دانشیاریان دیبوو تێرو تەسەل باسی ناوچە و وەزعی کۆمیتە ناوچە و خۆمانیان بۆ کردبوو کاک کەریم لە سابڵاغ مامۆستای دواناوەندی بوو، پیاوێکی خۆشنێو و بەحورمەت و زۆر ناسراو بوو، لە ناو خەڵک و تەلەبەکاندا ڕێزی دەگیردرا، هەموویان بە کچ و کوڕەوە سوێندیان بەسەری دەخوارد و لای ورد و درشت ڕێزی زۆر تایبەتی هەبوو، مامۆستایەکی هەرە چالاکی سەردەمی شۆڕش و تەزاهوراتەکان بوو، دۆست و یاریدەدەری یەکێتی نیشتیمانی و پێشمەرگە و شۆڕشی نوێی باشوور بوو، دواتر زۆر یارمەتی مامۆستا شێخ عیزەدین و دەفتەرەکەی کرد. لە دەستپێکی پێشمەرگایەتی هاتە دەر و نوێنەری مامۆستا بوو لە دەستەی نوێنەرایەتی وتووێژ لەگەڵ حکومەتدا. پێشتر لە ساڵانی چلەکانی هەتاوی و شەستەکانی زاینیدا ئەندامی دیموکرات و دۆستی نزیکی کاک عەوڵای موعینی و شۆڕشەکەیان بووە. دوای شۆڕشی گەلانی ئێران لەگەڵ ئەوەی چەند جار لێیان گێڕاوە و بانگیان کرد بۆ کارکردن هیچ مشتاق نەبوو لەگەڵ حیزبی دیموکراتدا کار بکات زۆرتر خۆی لە بەرەی چەپ و عەدالەتی کۆمەڵایەتی و بەرەی نوێخوازدا دەدیت هەر لەبەر ئەم بیر و باوەڕ و سەرنجانەیشی بەهۆی نابەدڵبوونی ئەو خەڵکانەی دەور و پشتی مامۆستا دەستی لێ هەڵگرتن و بوو بە پێشمەرگەیەکی زۆر متەوازعی بێردەعیەی کۆمەڵە هەموو ئێمە و خەڵک زۆر لەوە زیاتر دەمان ڕواریە کاک کەریم و پێمان وابوو یەکسەر دەیبەنە ناوەندی و بە دڵ و بە گیان بە خێرهاتنی دەکەن کاک کەریم چ لە باری فکر و چ لە باری تواناوە زۆر لەوانە زیاتر بوو کە بەرپرسمان بوون ئەو زۆر بەباشی دەیتوانی بەرپرسی ناوچەیەکی وەک مەهاباد بێت یان مەکتەبی سیاسی کۆمەڵە بێت بەڵام زۆر ئاستەم بوو لە دیواری بنەماڵەی بچووکی ڕێبەرانی کۆمەڵە سەربکەوێت و ڕێی پێبدەن بچێتە ناو بازنەی زۆر بچووک و تەنگ و داخراوی مەحفەلی سەرکردایەتی. ئێستایش دوای چل ساڵان باوەڕناکەم کەسێکمان بووبێت لە کاک کەریم بە تواناتر و باشتر و باسەوادتر. کە دەیتوانی ناوچەیەکی ئاڵۆز و فەرهەنگی جیا و پڕ لە کێشە لەگەڵ حیزبی دیموکراتدا بەڕێوەبەرێت و بە دەیان جار زیاتر خەڵک و پێشمەرگەی بۆ لای کۆمەڵە ڕاکێشابا. کۆمەڵە ئەم بەهرە گەورەی بە کاری لاوەکییەوە خەریک کردبوو. لە سەددا دەی تواناکانی بەکارنەهێنا و تەنانەت خەڵکی بێسەواد و هیچ نەزانی کردبووە بەرپرس و مەسئولی ئەم پیاوە بە توانا و خۆشەویستەی ناو خەڵک. پینەیەک بە جەستەی کۆمەڵەوە بە گشتی سەرکردایەتی ئەو کاتی کۆمەڵە ناوچەی مەهاباد و کەسایەتیەکانی پەیوەست بە کۆمەڵە لە سەردەمی شۆڕش و دوای شۆڕشدا بە خۆی نەدەزانی و زۆری متمانە پێیان نەبوو ڕەنگە هۆکارێکی پێشینەی دیموکرات بوون هەر لە سەردەمی کۆمار و سەردەمی کاک سولەیمانی معینی و شۆڕشەکەیان بووبێ یان ترس لە هەژموونی تاکەکانی ئەم دەڤەرە بووبێت کە زیاتر لە کوورەی ناسیۆنالیزمی کوردی بە واتایەکی دی کوردایەتیدا لە چاو ناوچەکانی خوارووی کوردستان قاڵ بووبێتن کۆمەڵە باش دەیزانی ئەوەی کۆمەڵەی لە هێزگەلی دیکەی چەپ جیا کردەوە هەر لە سەرەتای شۆڕشی بەرگری لە ڕۆژهەڵاتی کوردستان دەست بۆ چەکبردن و خەباتی کوردایەتی بوو لەوەیشدا نوخبە و ڕۆشنبیری کوردی سابڵاخ پێشینە و مێژوویەکی پڕ لە حەماس و هەژموونیان لە پشت سەر هەبوو. ئەم ترسە بە تایبەت لای نوخبەی کۆمەڵە لە سنە و بۆکان هەمیشە مۆتەکەیەک بوو مەبادا مەهابادیەکان بێن و دەست بەسەر کۆمەڵەدا بگرن. بۆیە بە درێژایی ئەم ساڵانە خەڵکی شیاو و بە فەرهەنگ و سیاسیان وەلادەنا و لە جیاتیان خەڵکی نەشیاو و گوندی و بێسەوادیان دێنا لە لادێکانی ناوچەی سابڵاخ یان شارەکانی دیکەی کوردستان و دەیانکردنە بەرپرسی دەیان خەڵکی زانکۆ دیدە و خاوەن کەسایەتی و خۆشەویستی شارەکە. ئێستا کە دوای ئەو هەموو ساڵە بیر دەکەمەوە لە دەستپێکی شۆڕشدا مەسئولی دەیانی وەکو خەلیل بلوریان، حسێن سوهەیلی، کەریم دانشیار، سولەیمان بلوری، کەمال وەلیانی، ڕەحمان زاهیدی، سولەیمان ڕەحیمی، ڕەحیم قادری و زۆری تری شەهید و زیندوو خەڵکانی وەک سەید، سەید ڕەحمان و ڕزگار بوون کە بە زەحمەت دەیانتوانی تەنانەت ناوی خۆیان بە فارسیش بە دروستی بنووسن یان خەڵکی وەک موحسین و سەید خالید کە هەر دەتگوت بە تەواوی و بە ئەنقەست بۆ ئەوە نێردرابوون ناوچەکە هەڵبوەشێننەوە. گومانم نامێنێت کە زۆربەی سەرکردایەتی کۆمەڵە بە تایبەت مهتەدی و ئیلخانی زادەکانی بۆکان وەک پینەیەکی مزاحیمی پێوە نووسراو بەسەر جەستەی کۆمەڵەدا دەیان ڕوانیە نوخبە و ڕۆشنبیرە سابڵاغیەکانی ناو کۆمەڵە لە حەسرەت جەهلی کۆمەڵە. بیرمە باوکی سێ کوڕی پێشمەرگە کاک تاهیر مەلازادەگان کە هەمویانی لە تاران گەورە کردبوو خۆی فەرهەنگی بوو کوڕێکی پزیشک و ئەوی دی ئەندازیار و ئەوەی دیکەی دانشجو بوو لە هیندستانەوە گەڕابووەوە بۆ پێشمەرگایەتی و لە شەڕی قوڵقوڵە شەهید بوو هاتبوو بە ماڵ و منداڵەوە بۆ سەردانی کوڕەکانی لە حاجیاڵی کەند لە بن دارەکەی حەوشەی مەقەڕ دانیشتبووین، لەسەر یەک پیشی دەخواردەوە و کوڕەکانی خۆی و ئێمەی پێ شێت و بەبێ عەقڵ دەزانی و بۆی نەدەچووەوە سەر یەک، ئاخر چۆن دەبێت محەممەدی دکتۆر و حەمەدەمینی موهەندیس و بەهمەنی کوڕی ژێر دەستی کەسێکی وەک سەید ڕەحمان یان ڕزگار و سەید بن؟ چەند سەعاتێک مایەوە، وەک ئەوەی گۆڕوەشانی بدەن و لە داخ و حەسرەتان لێیدا ڕۆیشت لێرەدا بە ڕاشکاوی دەڵێم هێنانەوەی ئەم چەند ئەکتەرە لە ناوچەی مەهاباد بە هیچ کلۆچێک ئیهانە و بە کەمزانینی چین و توێژی زەحمەتکێش و گوندی نییە ئێمە هەموو قەرزداری ئەم خەڵکەین و خەبات و شۆڕشمان بەشێکی زۆری بۆ ڕزگاری ئەوانە بوو لە ژێر ستەمی زۆرداری و هەژاری ئەوانەی من باسیان دەکەم توێژ و کاستێکی بێلیاقەت بوون و بەکاریان دێنان بۆ گوێ لە مستی و بە کۆیلەبوونیان بۆ سەرانێک کە سەدان پلان و نیازی جۆراوجۆریان هەبوو ئەوانە باشترین کەرەستە بوون بۆ ئەم نیازانە و بە تەواوی لە چین و توێژی خۆیان دوورکەوتبوونەوە و بووبوونە توێژی خۆشنشین و دوور لە خەتەر و ڕەچەڵەکی خۆیشیان یەک جار نەمدیت یەک لەوانە بێت و بێژێ ئاخر برا کوا من بۆ بەرپرسی ئەو هەموو نوخبە و زیندانی سیاسی زەمانی شا و ئەندازیار و دکتۆرە باسەوادە دەشێم و دەبم؟ خۆ من نازانم تەنانەت دوو دێڕە نامەیش بنووسم. بە پێچەوانەوە لای خۆیان وایان چووبوو دەمێشکدا کە ئەوان بۆیە مەسئولن تاکوو خوخدەی وردە بۆرژوازیمان تێدا بکوژن و دەبێت کوڕی گەورەترین سەرمایەداری سابڵاخ قبوڵی بکات کوڕێکی بێ فەرهەنگ و بێ سەوادی زەحمەتکێش بەرپرس و مەسئولی ئەو کوڕی سەرمایەداریەی سابڵاخ بێت جارێکیان خوشکم و مێردەکەی لە تارانەوە دووربینێکی زۆر بچووک و گران و پۆستاڵێکی زۆر ئەنتیکەیان بۆ هێنابووم کلاشینکۆفەکەی من لە ناو هەموو کۆمەڵەدا نایاب و ناسراو بوو مزەلیەکی باجەڕ بوو ڕزگار پۆستاڵ و دووربینەکەی دیت و لە مێش بوو چاوی لە کلاشینکۆفەکەم بوو کۆبوونەوەیەکی ڕەخنەی وەڕێخست، گوتی، عەلی خەسڵەتی وردە بۆرژوازی زۆرە و دەستی لێ هەڵنەگرتوون، بۆ دەبێت باجەڕی هەبێت و بۆ دەبێت پۆستاڵی ئەوەندە هەزار تمەنی و دووربینی نایاب هەڵگرێت؟ بە کورتی وایان کرد هەر سێ شتم هەر لەوێ دانان، تەنانەت پۆستاڵەکانیشم. دوای کۆبوونەوە و ڕەخنە لەخۆگرتنم، ڕزگار کڵاشینکۆفە قۆناغدارەکەی خۆی پێ دام و جووتێک پاتەی لاستیک. ڕۆژی دواتر ڕزگار باجەڕی منی لە شان کردبوو، لەسەر نانخواردنیش داینەدەنا. دووربینە بێوێنەکەمی لە قایشەکەی بەستبوو، پۆستاڵەکەمیشی دەپێکردبوو. چەند ڕۆژ بەسەرچوو، ئەم ڕووداوە لە هەموو کۆمەڵەدا دەنگی دابووەوە. دکتۆر جەعفەر هات بۆ ناوچە و بە توندی بە گژ ڕزگاردا هات و پێی گوت کەوابوو ئێستا دەبێت هەموو ڕەخنە لە تۆ بگرین کە خەسڵەتی وردە بۆرژوازیت هەیە، یەڵا دەی هەموو شتەکانی عەلی بدەوە خۆی تۆ هەر لە ژووری کۆمیتەی ناوچە دانیشتویت شتی باش بۆ عەلی و هاوڕێکانی باشە کە شەو و ڕۆژ لە شەڕ و کەمیندان هەزاران جار ڕۆحی شاد بێت دکتۆر جەعفەر کە یەک لەو کەم کەسانە بوو لە ناو سەرکردایەتیدا کە خاکی بوون و تێگەیشتنی لەگەڵ زۆربەیان بەراورد نەدەکرا نامەیەک وەک چرا زۆربەمان لەم کوڕانەی ناساز بووین لەگەڵ بەرپرسان و خەڵکانی دەست ڕۆیشتووی دوای کۆنگرەی دوو یان کاریان پێ نەدەسپاردین یان وەرمان نەدەگرت و بە ڕقدا چووبووین. نامەیەکی کاک کەریم دانشیارم بۆ هات دوای ئەوەی کوڕەکانی دیبوون، زۆر بە سۆز و خۆشەویستییەوە لێی پرسیبووم، لەسەر ڕێبازەکەی سولەیمانی بلووری جوانەمەرگ ماویت و ڕێبازی کوردایەتیت بەرنەداوە و نەچوویتە ژێر باڵی جەماعەتی لایەنگری پێگەیەنانی حیزبی کۆمۆنیست و مەنسوور حیکمەت؟ کۆمەڵێک دەردی دڵی و ئامۆژگاری بۆ من تێدابوون دیار بوو بە تایبەت لە کەش و هەوای دەوروبەری ناوەندی و ئەفکاری لە ناکاو گەشەکردووی ناو کادرانی کۆمەڵە لەمەڕ حزبی کۆمۆنیست و بینشینوێ و خەڵکانی مەرایکەر و ماستاوچی دەوروبەری ناوەندی تەواو جاڕس و ماندوو بوو بوو هاتنی ئەو نامەیە وەک چرایەکی ڕووناک بوو لە ناو هۆش و بیرمدا دەست بەجێ وەڵاممدایەوە و دڵنیام کرد هەرگیز لا نادەم لە ڕێبازی سولەیمان و کوردایەتیمان گەر قەرار بێت حیزبی کۆمۆنیستیش پێک بێت، دەبێت حیزبی کۆمۆنیستی کوردستان بێت و نابێت بەرهەمی خەباتمان تەسلیمی جەماعەتێک بکەین لە تارانەوە هاتوون و هیچ نایانناسین. ئێمە دەمانزانی لە کاتێکدا هەموو ناوچە ئازادەکان لە مەترسی داگیرکردندان و ڕۆژانە هێرشەکانی کۆماری ئیسلامی ئەو ناوچانەمان لەژێر دەست دێننە دەر کەچی زۆربەی کۆمەڵە و سەرکردایەتیەکەی خۆمان ئەوان سەرکردایەتی کۆمەڵە لە خەون و خولیای خۆ بە زلزانینیان وایان دەڕوانی کە هەموو کۆماری ئیسلامی و ئیمپریالیزم ئاگادارن و لە ترس و هەراسی پێکهێنانی حزبی کۆمۆنیستی ئێران خەو و خۆراکیان نییە هەر بۆیە زۆربەی کات دە فکر و شوێنی گونجا و نهێنی بوونی کۆنگرەکەدا بوون و ئەم مەبەستە لە سەروی هەموو ئەو لەویاتی کاری ڕۆژانەی حزبێکی دەرگیری شەڕ و ململانێ لەگەڵ پاسدار و کۆماری ئیسلامیدا بوو سەرەنجام لە ڕۆژێکدا و بە بژارکردنی هەموو ئەوانەی لێیان دڵنیا نەبوون و وەک ئەوانیان بیر نەدەکردەوە لەگەڵ هێرشەکانی ڕۆژانەی کۆماری ئیسلامیدا بۆ سەر ناوچەکانی ژێردەسەڵاتی پێشمەرگە لە شوێنێکی زۆر چڕ و دوور لە بەردەسووری سەردەشت کۆنگرەی سێیان لە یازدەی مانگی گوڵانی ساڵی 1361 بەرامبەر بە یەکی مای 1970 داگرت و بە بەشداری دەیان کادری گوێ لە مست و ناحاڵی و خودی مەنسوور حکمت پەسەند کرابوو پێشمەرگایەتی کردن دای لە کزی ئەوەی ڕاستی بێت دوای شەڕی کۆمەڵە و دیموکرات ڕووکردنی زۆرتری کۆمەڵە بەرەو ئێرانچێتی و هەڵوەدابوونی بۆ حزبێکی کۆمۆنیستی سەرتاسەری بە بیانووی ڕەتکردنەوەی پۆپۆلیزم پشت لە خەڵکی لادێ و بەهێند وەرنەگرتنیان و زۆرتر زەقکردنەوەی پرۆلیتاریای شۆڕشگێڕ لەلایەن چەند نوخبەی سیاسی بە پێشینەی چینایەتی، زۆر دەوڵەمەند و تەنانەت سەرمایەدار، ڕوو لە پێشمەرگایەتی کردن لە کزی دا بوو. خەڵک وەک جاران گیان و ڕۆحیان بە دەوری پێشمەرگەوە نەدەگەڕا و زۆریش بوون لە خەڵکی شار و لادێ ئیتر بە دەستمانەوە ماندوو بووبوون و چاوەڕوانی ئەوەیان دەکرد حکومەت بێتەوە و لە دەستی ئێمە ڕزگاریان بێت. نە تەنیا لاوانی تازە پێگەیشتوو زۆر کەم دەهاتن بۆ پێشمەرگایەتی و خولەکانی پەروەردەی پێشمەرگەی تازە دەبوو چاوەڕوان بین تا پڕ دەبوونەوە و بە زۆر دەگەیشتنە دە دوازدە کەس بەڵکو ڕۆژانە یەک دوو پێشمەرگەی کۆنیش بە بیانووی جیاواز جیاواز دەڕۆیشتن بەجێیان دەهێشتین یان خۆیان تەسلیمی حکومەت دەکردەوە یان دەربازی دەرەوە دەبوون و یانیش دەچوونە ناو دیموکراتەوە. زۆریش بوون، چوونەوە شار و بە ئارامی و بێ دەنگی و هەناسە ساردی ڕوویان کردەوە ژیانی سادە و دوور لە سیاسەت. چ بکەین؟ ئەو ڕۆژانە ئیتر مەقەڕی حاجیاڵی کەند، مەقەڕەکەی جارانی پڕ لە جۆش و خرۆش و گەرم و پڕ لە هیوا و ورە نەمابوو. سرتە سرت و دوو دوو سێ سێ بەیەکەوە لە هەموو کەلێن و قوژبنێک دەبیندران و باسەکان زۆرتر لە دەوری چ بکەیندا دەسوڕانەوە. ئیتر چی دی بە موقەدەس باسکردنی کۆمەڵە و خۆ فیداکردن و شەهیدبوون یان باوی نەمابوو یان بە کردەوە زۆر کەم بووبووەوە زۆر بوون پێیان کەرێتی بوو وەک جاران بە حەماسەوە بڕۆین بەرەو پیری مەرگەوە کۆمیتەی ناوچە و سەرکردایەتیش زۆر بێ منەت دوای کۆنگرەی سێ لەگەڵ ئێمەماناندا قسەیان دەکرد و وەک دەڵێن چیتر نازیان نە تەنیا هەڵنەدەگرتین بەڵکو پێیشیان ناخۆش بوو ئەوانەی بەبێ دوودڵی و دەروێش ئاسا خەتی مەنسوڕ حکمەت و کۆنگرەی سێ پەیڕەو ناکەن بڕۆن و لە کۆڵیان ببنەوە هاوردەکردنی سێکس و مەشروب لە سنەوە چەند کەسێک لە دەرەوەی ناوچەی سابڵاغ هاتبوون و بەرپرسیارەتی دەستەوپەلیان پێدابوون کۆمەڵێک ئاکار و کردەوەم لێ بینین ڕێک پێچەوانەی فەرهەنگ و تایبەتمەندی پێشمەرگەی کۆمەڵە ئەوەی جاران حرام و بڤە بوو پێشمەرگەی لەسەر زیندانی و دەربەدەر دەکرا بە ڕۆژی ڕووناک لە ناو دێ لەوانەم دەبینی خوشکی کوڕێکی پێشمەرگەی منداڵکارە بە بیانووی سەردانی براکەی زوو زوو دەهات بۆ مەقەڕی ناوچە و ئێواران لەگەڵ یەک لەم بەرپرسە تازانە دەچوو بۆ ناو باخەکانی دێ و خەریکی ڕابواردن دەبوون بەرپرسی مەقەڕ بووم، ئێوارەیەک یەک لە هەوادارە دڵسۆزەکانی ناو دێ هات و گوتی، فڵانی، عەیبە بۆ پێشمەرگەی کۆمەڵە بە بەرچاوی خەڵکەوە کچ دەبا بۆ ناو ئەم خڕە و دەیگەوزێنێت. هەستام چووم. جەعفەر تازە هاتبوو بۆ ناوچەی مەهاباد و بەرپرسی دەستە بوو. برای ئەم کچە مێرمنداڵێک بوو پێشمەرگەی ئەو دەستەیە بوو. خۆی لەسەر داوای بەرپرسەکەی زوو زوو دەینارد بە دوای خوشکیدا و دەیهێشتەوە و لەگەڵ جەعفەردا مەجالیان بۆ ڕێک دەخرا. ڕۆژێک گوتیان کەسوکاری حوسێن، ئەویش یەکێکی تازە بوو لە ناوچە، هاتوون بۆ سەردان. ماڵێکی چۆڵیان پەیدا کردبوو، کە شەو و ڕۆژێک خۆیان بەیەکەوە بن. بە دەستی زۆر پڕەوە هاتبوون و یەکسەر چوون بۆ ئەو ماڵە. جاران باو بوو دایکان و کەسوکاری پێشمەرگە کە دەهاتن هەرچی پێیان بوو لە مەقەڕ لەگەڵ هەموو پێشمەرگەکاندا دابەشیان دەکرد ئەوان لەو شتانەی لە ناو بخچە و تورەکەیاندا بوون هیچیان دەرنەخست دواتر زانیم ئەم دوو سێژنە هیچیان خوشک و کەسوکاری نەبوون یەک دوو ڕۆژمانەوە و حسێن یەک دوو یەک لەو پێشمەرگانەی کە زۆر لە خۆی نزیک بوون دەبردەوە بۆ لای کەسوکارەکانی دواتر دەرکەوت حسێن و هاوڕێ نزیکەکانی ڕایان سپاردبوو لە سنەوە بە پارە ژن و مەشروبیان بۆ بێت و لە ناودێ بە بیانووی کەس و کار لەگەڵیاندا ڕابوێرن ئەو کات هەموو ئەم کردەوانە لای من کوفر و قەباحەت بوون تەنانەت وەک خیانەت بە شەیدان و ئارمانەکانی کۆمەڵە سەیرم دەکردن و دڵنیا بووم گەر سەرکردایەتی پێ بزانێت تووشی لێپێچینەوە و دەرکردن دەبن کاتی ڕەخنا نییە. کێشەکانی ئێمە و کۆمیتەی ناوچە گەیشتبوو بە کار نەکردن و قەڵسا لێکگێران. دۆخەکە زۆر ناخۆش بوو بوو. ڕێ بە ڕەخنە نەدەدرا. بە بیانووی ئەوەی شۆڕش بە سەردەمانێکی هەستیاردا تێپەڕ دەکات و دژمن لە هەموو لایەکەوە هێرش دەبات. لە پێشڕەو گۆڤاری کۆمەڵە شعێب زەکریایی وابزانم ژمارە چوار بوو بە ڕاشکاوی و ڕوونی وتارێکی نووسی بوو. وای وێناکردبوو لەم سەردەمەدا ڕەخنەگرتن لە تەشکیلات و ڕێبەری خزمەت بە دژمن دەکات و نابێت خۆمان بەم شتانەوە خەریک بکەین بە کورتی بە هەموو ئێمەی ڕاگەیاندبوو نەکاتی ڕەخنەگرتنە و ناگوێتان لێ دەگرین ڕوانگە تازەکانی حەمەسوور وەک تەزووی کارەبا وابوون. بەهۆی زەقبوونەوە و لێکترازان لە ناوچەی مەهاباد و کێشەکانی ئێمە و بەرپرسان ڕۆژێکیان سەرکردایەتی حەمەسووری نارد بۆ ناوچە و گوێگرتن و چارەی کێشەکانمان قسە زۆر کران و ڕەخنە لە محسین و سید خالید و ڕزگارگیرە دوو دەستە و دوو بۆچوونی تەواو جیاواز هەبوو یەکترمان قبول نەبوو هیچ ڕقیشمان لێک دەبووەوە بەشێکیان بە بیانووی لایەنگرانی حیزبی کۆمۆنیست و بێنشینوێ موزایەدەیان دەکرد و خۆیان لە شەڕ و کەمین و کاری سەخت نەدەدا و لایەکەی دیان تاوانبار دەکرد بەوەی تازە نابنەوە بە پۆپۆلیست و ناسیۆنالیستن بۆ نمونە ئەوانەی خۆم دەمدیتن لەم لاو لەولا لە ناو دێ بێشەرمانە خەریکی بێئەخلاقی و لە سنەوە بە پارە ژنیان بۆ دەهات لە کۆبوونەوەکاندا لەو جڕی وای تێدابوو ئێمەیان بە تاوانی ئەوەی توانای دەرکی بەرنامە و سیاسەتە تازەکانی کۆمەڵەمان نییە و بە کاری ئەمڕۆی کۆمەڵە ناین تاوانبار دەکرد و هەرچی کردەوە و ئاکاری خراپی خۆیان بوو لەژێر پەردەی لایەنگرانی ئەم فکر و سیاسەتە تازەیەدا دەشاردەوە. لەگەڵ حەمەسووردا لە کۆنەوە نێوانمان خۆش بوو. نەمدەزانی لەم بەینەدا ئەو چۆن گۆڕاوە. لە پەنایەک لە میانەی کۆبوونەوەکاندا بە تەنیا گرتمی و گوتی، بۆ وا سارد بوویتەوە؟ تۆ بەشێک لە خۆمانی و دەبێت زۆرتر چالاک بیت. گوتم، کاکە حەمە، شیرازەی ئەخلاق و چاکی و خراپی لەناو کۆمەڵەدا تێکچووە و شێواوە. ئەوەتا فڵان و فڵانم دی بە چاوی خۆم، ژنی خراپە دێنن و کەس هیچ ناڵێت. وتی، عەلی، ئەم بۆچوونانەی تۆ زۆر پۆپۆلیستی و دواکەوتوانەن، ئەمە شتی شەخسی و تایبەتی خۆیانە و پەیوەندی بە تۆ و منەوە نییە و نابێت لەسەر ئەم شتانە پێداگری بکەیت. مەسەلەی جنس دەبێت جۆرێکی دی سەیر بکرێت و تەواو پەیوەندی بە خۆیانەوە هەیە. دەبێت ئازاد بێت و چیتر تابوو نەکرێت. ئەم فکر و لێدوانەی حەمە سوور بۆ من تەواو وەک تەزووی کارەبا ڕایچڵەکاندم و بە ڕوونی هەستم پێ کرد ڕێباز و فکریان گۆڕاوە و بە هەموویان خەریکن کۆمەڵەکەمان بکەن بە شتێکی دیکە و دار و دەستەی مەنسوور حیکمەت وا دیارە نیازیان زۆر خراوە. گوتم یانی کاک حەمەسوور هیچ بەلاتانەوە موهیم نیە فڵان و فیسار چ دەکەن و لە ژێر ڕێبەری کۆمیتەی ناوچەی تازە کە بە زۆر بەسەر ئێمەدا سەپانتان ئەوە خەریکە ناوچەی سابڵاخ لە بەر یەک هەڵدەوەشێت بە پێکەنینەوە وەک ئەوەی من لە زۆر شت حاڵی نیم باسەکەمانی تەواو کرد کتێب و ڕۆژنامەی نێو کادێن ڕۆژێکیان دایکم و نەرمین هاتن بۆ لامان لە ماڵێک لە حاجیاڵیکەند هەموو کوڕەکان دەورەمان دابوون و خەبەر و باسی ناوشاریان بۆ باس دەکردین. دایکم گوتی، ڕۆڵە، ئەوە چەند جارە کاک عەلی کوانە ڕایسپاردووە کۆمەڵێک کتێب و وێنە و شتی تۆ لەو عەوڵابادە لای بەرین. کاتی خۆی کە پاسدار شاری گرتووەتەوە، دایکم لە ترسان بەشێک لە کتێب و وێنە و شتومەکی قاچاخی ڕاگواستووەتە عەوڵاباد لای کاک عەلی. شوانکارە و نیوەکاری بابم بوو دیار بوو کە هەستیان بە گرتنەوەی ناوچەکە کردووە ئەوانیش ڕایان سپاردووە لایان بەرین شەریف لەوێ بوو وتی جا تا زووە هەستە بە ماتۆڕ دەدبم بە یەک دوو سەعات دینەوە لەگەڵ شەریفدا بە ماتۆڕ جێمان هێشتن کە وەک با دەفڕی چوینە عوڵاباد و لای ماڵی کاک عەلی زۆریان پێخۆش بوو زۆر بە گەرمی بەخێرهاتن کراین گوتم کاک عەلی چیم لێرەیە با بیان بم پێشم کەوت بۆ کادێن و لە زارکی دەرکەکەوە چاوم بە کتێب و ڕۆژنامە و وێنە کۆنەکانی سەردەمی تەورێز و لاوێتی خۆم کەوت کە لە ناو کادێنەکەدا پرش و بڵاو بووبوونەوە لە ناو دوو گوێنیدا هەمومان کۆ کردەوە و هاتینەوە بۆ لای دایکم هەر ئەمدی و ئەو دیوی دەکردن و بەسەریاندا دەگریا وێنە و کاغەزەکانی خۆم جیاکردنەوە و لە پاکەتێکم نان و کتێبەکانماندا بە کتێبخانەی کۆمەڵە ئەو چەند ڕسمەی ئێستایش ماون هی سەردەمی منداڵی و تەورێز هەر ئەوانن کە لە ناو کادێنی ماڵی کاک عەلیدا لە عوڵابات لە فەوتان ڕزگارمان کردن عەلی عاشقە شەریف تازەزاوا بوو باس هەر باسی ژنهێنان بوو سیامەند و ڕەحیم بابا تایری و هەموو کوڕەکانی دی لەوێ بوون. کاتی خۆی لە دەردی دڵی هاوڕێیانەدا لەمەڕ خەیاڵی خۆم و کیژی قشکاڵی چاوڕەش سەرەتایەکی لێڵ و ناسۆری دەروونی خۆم بۆ شەریف باس کردبوو. بە دەوری دایکم و نەرمینەوە دانیشتبووین. شەریف ڕووی لە دایکم کرد و گوتی عەلیش بۆی بلوێژن دێنێت و عاشقە. تووڕە بووم و حاشام کرد و گوتم شەریف لەم قسانە گەڕێ. دایکم حەجمینی نەما و دەستی لە یەخەی شەریف نەدەکردەوە و دەیویست شەریف پێی بڵێت کێ؟ دایکم لە خومپارەبارانی شار و ڕووخانی ماڵی خۆمان تا ڕادەیەک گوێیەکانی قورس بووبوون. دڵنیا نەبووم شەریف بزانێت کێ؟ بەس سرتەیەکی بە گوێی دایکمدا کرد. نێوچاوانی گرژبوو و سەری ڕاوەشاند و گوتی. نابێت هەموو بێدەنگ بووین و باسەکەمان گۆڕی و سەرکۆنەی شەریفم کرد بۆ خۆی پێڕا ناگیرێت کەمێک دواتر نەرمین بانگی کردم وام زانی ئیشێکی هەیە لەگەڵی چوومە دەرێ و پیاسەمان کرد و گوتی تۆ دەزانی من هیچ لە تۆ ناشارمەوە ئەدی بۆ تۆشتی خۆت بە من ناڵی وتم ئاخر هیچم نییە تا پێتی بڵێم ئینجا ئەو وتی ئەدی شەریف بۆ دەبێ بزانێ و من نەزانم وتم هیچ نازانێ و هیچیشم بۆ باز نەکردووە نەرمین وتی ئەدی چی بە دایکم گوت من دایکم دەناسم بە دەموچاوی ڕا زۆر تێکچوو منیش وتم بڕوا بکە نازانم ئەم هەتیوە هەر لە خۆوە قسە دەکات و نازانم چی بە گوێی دایکم داگوت نەرمین وتی باشە عەلی تو خوا ئەگەر کەسێکت خۆش دەوێ دەبێ بە من بڵێی منیش وتم باشە بە چاوان هەستم کرد شک و گومانێکی لا پەیدا بووە کۆمەڵێک قسەی لەسەر کچانی ناو کۆمەڵە و دەستە خوشکەکانی کرد لە زمرەی ئەواندا ناوی چاوڕەشەکەی منیشی هێنا و زۆر تاریفی کرد و خۆزیای خواست ژن دێنم و ئەویش دێنم وتم جا چۆن ئەو نەرمین وتی بۆ نا لەو باشتر بۆ تۆ کێ هەیە تۆ لە لامان زۆر خۆشەویستی و ناوبانگت هەیە وتم نا نەرمین گیان پێشمەرگایەتی و ژنهێنان نابێت ئینشەڵڵا کە هاتینەوە بە سەربەرزی تۆ بچۆ و بۆم داوا بکە نەرمین وتی بەڕاستی ئەوە منیش وتم نا هەروا دەڵێم پاشان نەرمین وتی بەخوا دەزانم هەوە هەر لە قزڵجەوە دەمزانی شتێک هەیە، کە دەهاتی بۆ لامان و سەرت هەڵنەدەهێنا، زۆر جار دەیگوت ئەوە کاک عەلی کە دێت بۆ لامان بۆ وا شەرمێونە، وەکی تر وانیە؟ منیش وتم نەرمین گیان ئەم شتە نابێت و مومکین نیە، فەرامۆشی بکە و من هەرگیز ژن ناهێنم. پاشان وتی باشە پێم بڵێ کێ دڵی داگیرکردووی، با قسەی لێبکەین بزانین مومکینە؟ یان نا من دڵنیات دەکەم یارمەتیت دەدەم ئەوەی شەریف بە دایکمی گوت هەر ئەو هاوڕێی منە منیش وتم نازانم شەریف کی بە دایکم گوت نەرمین وتیەوە دە باشە بە هەرچی سوێندە بە منی بڵێ منیش شت دەزانم ئەگەر تۆ متمانە بە من نەکەی ئەدی بە کێی دەکەی منیش وتم، بۆ ئەوەی زۆرتر لە خۆمی نزیک بکەمەوە، منیش وتم، ئاهەوە، بەڵام ئەو هیچ نازانێت و تا ئێستە هیچم نە بە قسە، نە بە ئیشارە پێ نەگوتووە. نەرمین هاواری کرد و خۆی بە باوەشمدا دا و گوتی، دەمزانی کەس لەو باشتر نییە بۆ تۆ و ماڵی ئێمە. باشترین هاوڕێمە و دەزانم دەبێت تۆ کارت بە هیچ نەبێت، لە ئێستاوە براژنی خۆمە ئەوە بۆ من گەورەترین دیاریە ئەو کارە هەر دەبێ ببێ و دەزانم ماڵی ئەوانیش و هی خۆیشمان زۆریان پێ خۆش دەبێت چەندی خوازبێنی بۆ هاتووە و هەر دەڵێ مێرد ناکەم زۆری فشاری ماڵەوە و تەشکیلاتی لەسرە خۆی تا ئێستا هیچیانی بەدڵ نییە و هەر دەڵێ شو ناکەم منیش وتم باشە نەرمینگیان خۆت دەزانی ئەمە بۆ من چەند حیاتی و گرنگە نابێت کەس بزانێت تەنیا کاتێک دەبێت باس بکرێت لە سەتا سەد دڵنیابیت دەبێ و من هەرگیز ژن ناهێنم بۆ ئەوەی بیهێنمە شاخ نەرمین وتی عەلی تۆ ئەوە بە من بسپێرە قەولت پێدەدەم بە دڵی تۆ دەبێت جارێ دەبێ بزانم کاک شەریف چی بە دایکم گوت چەند ڕۆژ دواتر بەیانیەکی نەرمین لە شارەوە بە هەڵەداوان هاتەوەلام بە پێکەنین و خۆ بە باوەشدادان گوتی، دەزانی دایکم بە یەکێکی دیکە حاڵی بووە، نازانم شەریف ئەو ناوەی پێ گوتووە یان خۆی بە سرتەکە وا حاڵی بووە. کچێکی زۆر بێدەنگ و نەخۆشمان هەبوو لە مەقەڕ، نازانم دایکم بۆچی لە زمانی شەریفەوە بەو حاڵی بووبوو. کاتێک نەرمین لە ڕووی ناچاری و لەبەر باری دەروونی دایکم ڕاستییەکەی پێ دەڵێت، لە خۆشیان شا گەشکە دەبێت و دەڵێ، جا ئەوجا ڕەببی موبارەکیان بێ و لەگەڵ بابی چمان بۆ بکرێ بۆ عەلی و بۆ ئەم هەڵبژاردە باشەی دەیکەین و ئەو وەسڵەتە هەر دەبێ ببێت مەگەر مەرگ سەبەبکار بێت نەرمین ئاگرێکی شادی لە ناو دڵی دایک و باوکم و کاکم لەم ڕۆژگارە تاریک و ناخۆشانەی ئەو کاتی خەڵکی کوردستان بەم خەبەرە داگیرساندە بوو هەرسێ پێشوازی گەرمیان لەم خەبەرە کردە بوو دەست بەجێ چوو بوو بۆ لای و سەرەتای قسانی لەگەڵدا خۆش کردە بوو چەند شتێکی سەبارەت بە من و هاوسەرگیری هاوڕێیان لە شاخ پێگوتبوو بۆ ئەوەی لە بیروڕای تێبگات نامەی دڵداری بۆچوونی نەرمین و تێگەیشتنی لەو زۆر ئەرێنی و هیوا بەخش بوو قەنەعەتی پێکردم نامەیەکی بۆ یەکەم جار بۆ بنووسم و بەگشتی چەند باسێکی لەگەڵدا بێنمە ئاراوە خۆی بۆی بباتەوە و زۆرتریش بە یەکەوە قسە بکەن نامەیەکی دوور لە دڵداری و زۆرتر سەبارەت بە کۆمەڵە و گرفتەکانی شاخ و بڕیارە تازەکان و بەرپرسانی ناوچەم بۆ نووسی و داوام لێکرد وەک هاوڕێیەک با بە نامە گۆڕینەوە زۆرتر لێک نزیک بین و لێک تێبگەین نەرمین بە شادیەکی بێسنور و بە چاوی پڕ لە ئەسرینی شادی و هەڵگری نامەی من بۆ لای نزیکترین دەستە خوشکی خۆی گەڕایەوە بۆ شار چەند جارێک بۆ نەرمینم باس کرده بوو کە چەندە دژی هاوسەرگیری تەشکیلاتی و بڕیاردان لەلایەن چەند بەرپرسی باڵا بۆ پرسێکی وە گرنگم پێم وانەبوو بۆ کەس هەبێت لەسەر دوا ڕۆژی تاکەکان تەداخل بکات و بە بیانووی بەرژەوەندی تەشکیلات بڕیاری وەی بدەن لەگەڵ کێدا هاوژینی پێک بێنم و لەگەڵ کێدا نەیهێنم ئەوانەی دەربارەی ئەو بابەتە لەسەر داهاتووی تاکەکانی ناو تەشکیلات بڕیاریان دەدا هەستم نەدەکرد خۆیان سەرکەوتو و خاوەن ڕوانگەیەکی کراوەی کۆمەڵایەتی بن بۆیە زۆر پێداگریم دەکرد لەوەی کەس بەوە نەزانێت و تەنانەت گەر وەڕاستیش گەڕاو سەری گرت تەنیا ئاگاداریان دەکەم نەک پرسیان پێ بکەم و هەرگیز پێم خۆش نابێت بێتە دەرەوە و ماڵ و حاڵ لە شاخ پێک بێنم خەیاڵم ئەوە بوو بە سەربەرزی دەچینەوە شارەکان و ئەو جار پێکەوە بە ئاسوودەیی دەژین لە ئێستاوە بووکی خۆمە هێندەی پێنەچوو دایکم هاتەوە و نامەیەکی پێچراوەی بخچەیی دایە دەستم شادی و ڕووگەشی لە سەرتاپای دەباری گوتی هەمومان زۆرمان پێخۆشە بۆ ئەم کچە ڕەبی شەریف بڵێم چت لێبێ بۆ سرتەی کردت من خراپی لی حاڵی بووم و چەند ڕۆژان تا نەرمین بۆی ڕاست نەکردمەوە نازانی ڕۆڵە چۆنم لێ گوزرا گوتم دایە گیان تکایە لە سەرەخۆ بن هیچ نەبووە و خۆی لە هیچ ئاگادار نییە ئێوە بۆ وا خۆتان شڵەژاندووە و لای خۆتان هەموو شتێکتان بڕاندووەتەوە نابێ بزانین ڕای خۆی چییە گوتی نا نا بەخوا هەر دەبێ ببێت و بابت لە ئێستاوە دەڵێ بووکی خۆمە. نامەیەکی پڕ لە سۆزی برایەتی و هاوڕێیەتی بۆ نووسیبووم. نامە بە ڕوونی دەربڕیوی ئەوە بوو ئەویش خۆشحاڵە بە نامە گۆڕینەوە و زۆرتر لێک نزیک بوونەوە. باسەکانی ئەویش هەر لە دەوری کۆمەڵە و پێشمەرگایەتی دەسوڕایەوە. نە نامەی یەکەمی من و نە هی ئەو، تەنانەت بۆ وشەیەکیش باسی دڵداری و خۆشەویستی تێدا بەدی نەدەکرا. دیسانیش دەیان جار نامەکەیم خوێندەوە. دەستبەجێ نامەیەکی ترم بۆ نارد و وردە وردە باسی ژیانی هاوبەش و هاوسەرگیری ناو تەشکیلاتم هێنایە پێش. لە نامەی دووهەم و سێیەمدا بۆم دەرکەوت ئەویش ڕوانینی وەکی منە سەبارەت بە پێکەوە ژیان و بڕیارەکە تەواو تایبەتە بە تاکەکان. تەشکیلات ناکرێت خاوەن بڕیار و ڕابێت سەبارەت بە ژیانی هاوسەری دوو ئەندامی خۆی. نەرمین ئاگاداری کردم قسەی لەگەڵدا کردووە و بە گوێیدا داوە ئەگەر علی خواز بێنیت لێ بکات داخوا چی دەڵیت گوتبووی نازانم خۆ علی باسێکی وای نەکردووە بە پەلە نامەیەکم بۆ نرد و زۆر باڕوونی داوام لێکرد ببینە شەریکی ژیانی هەتا هەتایی و ئامادەی خۆم دەربڕی بۆ هەنگاوی دواتر و ئاشکراکردنی لای بنەماڵەکان ئەوە یەکەم جارم بوو سۆزی خۆشەویستی بۆ کچێک بدرکێنم و داوای ژیانی هاوسەریشی لێ بکەم. نامەکانی لێک تێگەیشتن دایکم کەسێکی لنزیک لا خۆی ئەویش دایکە پێشمەرگە بوو دیبووەوە بەبێ ئەوەی بزانێت نامەکانی من و ئەوی دەگەیاند دایە فاتم تا هاتبایە مەقەڕنامەیەکی بۆ من پێبوو نامەیەکیشی بۆ دەبردمەوە دوای نامەی خوازبێنی وەڵامی نامەکەی ئەویش هات هەرگیز باوەڕم نەدەکرد من ئەوەندە بەختەوەر بم نە تەنیا ڕازی بووە بە من بەڵکو داوای پێکەوەبوونی لێکردوم بۆ هەتەهەتایی و دڵنیام دەکات گەر بێت و هەموو ماوەی تەمەنی چاوەڕێم بکات مەرگیش ئەم پەیمانەی پێ هەڵناوەشێتەوە و دوای مەرگی منیش هەر وەفادار دەبێت بەم پەیمانە چەند وشەیی کە بە نامە لە نێوانماندا بەبێ شاهید و حاکم گۆڕدراوەتەوە سەرەنجام دوای زیاتر لە سێ ساڵ لە ئێوارەی زەماوەندی کاکمەوە دوای نقوڕچی چاوە ڕەشەکانی لە جەرگم ئاگری سۆزی عەشق و خۆشەویستی کچە نازدارێکی کورد بڵێسەی کرد و زنجیر و کەڵەوەی وەفا و پێزانینم لە مل هاڵا و کرامە دیلی کچە کوردێکی نەشمیل نامە و پەیمانەکەی لە ڕۆژی هەژدەی پووشپەڕی 1361 بەرامبەر بە دەی دەی 1982 دا نووسی بوو لە مێژ بوو شادی و دڵخۆشی وام بەخۆوە نەدیبوو لەگەڵ خۆم و تەنیا بە شاهیدیدا خۆم عەهد و پەیمانم کرد هەتا هەبم نە دڵ بە کەس بدەم و نە هەست و سۆزم بۆ هیچ ژنێک هەبێت جیا لە ئەو نامە بە دوای نامەدا دەهات و دەڕۆیشت لە بەرماڵی باوانی ترس و دڵەڕاوکێمان لە ئاشکرابوونی ئەم پەیوەندیە زۆرتر و زۆرتر دەبوو بە باشمان زانی ئاشکرای بکەین و لای بنەماڵەکان و دۆست و هاوڕێیان شەرعیەتی پێ بدەین و تەنیا مارەکردن بکەین و ئەویش ڕزگاری بێت لە فشاری ماڵ و خوازبێنی کەری دیکە لە ناو هاوڕێکانی پێشمەرگەمدا تەنیا سیامەند کەریم شەریف و ڕەحیم سەرەتایەکیان دەزانی زۆرم بەلاوە گرنگ بوو کۆمەڵە و تەشکیلات پێنەزانن و تەداخول نەکەن لەگەڵ سیامەند و کەریمدا بە بیانووی ئیسراحەت ئیجازەمان وەرگرت گوتمان دەچین بۆ ماڵی خزمێک لە حاجی خۆشی شاروێران و دەنێرین هەردوو بنەماڵە بێن و لەوێ بە ئەسپایی و ئارامی مارەی دەکەین فریشتەی خۆشی و ئۆقرەی هەرسێکمان بەرەو شار وێران وەڕێ کەوتین دەبوو ئێوارە بە تاریکی لە جادەی مەهاباد بپەڕینەوە و بۆ شار وێران ڕێگەی دوور و درێژی نێوان مەقەڕی حاجیاڵی کەند و شار وێرانمان بە خۆشی و گاڵتەکردن و فشقیات بە پێ بڕی شاد بووم و دەمزانی هەنگاو بۆچی دەنێم هەستم دەکرد لەسەر ئەم گۆی زەویە هیچ مرۆڤێک وەک منی بۆ هەڵنەکەوتووە و هەموو مرۆڤەکان لە ڕەشبەڵەکی زەماوەندی مندان و عارەقە و تینی لەش و نێوچاوانم بە هۆکاری سەرچۆپی کێشان دەزانی نەک هیلاکی و شەکەتی بە هەوراز چوونە سەردا ئەوان گاڵتەیان پێدەکردم و منیش لە دەریای خەیاڵاتی خۆمدا نقم بوو بووم ئەو خەونانەی دڵنیابووم تا چەند سەعات و ڕۆژێکی دی دەبن بەڕاستی و بە چاوی خۆم دەیان بینم چیرۆکی عشق و دڵداریم باڵی لێ دەڕوێت و بە هێمنی و ئارامی دەفڕێ و دەگاتە هەورە سپیەکان فریشتەی خۆشی و ئۆقرەی ڕاکێشی دەکردم و دەیبردم بۆ ئازادی و پێکەوە ژیان بۆ ئاشتی و تەواوبوونی شەڕ ڕەش بەڵەکی سەر گۆڕی شەهیدان پێ بە قەبردادان و هەستانەوەیان بە مژدەی سەربەستی میلەتەکەمان جادە و کۆڵانەکانی شارم دەدی بە ئاڵای سوور و سپی و کەسکەوە بە هەزاران وێنە و پەیکەری شۆڕەسوارانی لە خوێندا گەوزا و دەموچاوی گەش و بە بزەی ڕێبوارانم دەدی بەرەو پیرمان دێن و پێشمەرگە لە ئامێزی خۆشەویستی دەگرن و ئازادی وڵات و سەربەخۆیی لە چاوی ئەوانەوە دەبینن ئێوارەیە و قۆڵ لە قۆڵی دڵدار و هاوسەرەکەم بەبێت فەنگ و فیشەکدان دێینە خوار بەرەو چوارچراو پەیکەری قازی و ڕوو دەکەینە سەرچۆم و پردی تازە بە دەیان و سەدان جووت و تاک ڕێ دەکەن بەرەو بلوار و مەحمودکان هەر سڵاوە و دەدرێتەوە و هەر ماچە و لە ئامێز هاڵان گوڵە بە ڕۆژەیە و دەتروکێنرێ و گوڵە پێغەمبەرەیە دەپرژێندرێت کچان و کوڕانی شار بە جل و بەرگی کوردەواری، شەدە و جامانە بەسەر، فەقیانە و پشتێندی گرێگرێ، شاڵی شینکی و کراسی ڕەش، کچان بە کراسی کودەری و ژوژێتی گوڵگوڵی کەوای شین و دەستماڵی پووڵەکەدار و پشتێندی پەشمینە، دەسرەی سرکەیی، بە چاوی کلتێوەردراو و لێوی سوورەوە، دێنە خوارێ. دوو بە دوو، هەر دەڵێی میرزادەکانی جزیر و بۆتانی سەردەمی خانی و، مەموزینن دیسانەوە دەگەمەوە ترۆپکی خۆشی جاروباریش لە ناو خولیای خۆمدا دێوەزمەی ڕەش و چڵکنی شەڕ پەیدا دەبوو هەنگاوەکانم خێراتر دەبوون و بە گرژی و تووڕەیی پێشی هاوڕێکانم دەکەوتمەوە بە ڕاکردنە بەس بە خێرایی لە پێشیان دەڕۆیشتم ئاوڕم وێ نەدەدان و دەمزانی قسە دەکەن و پێم ڕادەبوێرن و تەشەرم تێدەگرن و پێدەکەنن لە ناو گۆڕێکی تەنگ و تاریکدا بووم فیشەکێک وە نێوچاوانم کەوتبوو وڵات سوتاو و قاقڕ بوو دار و بەرد پازدار بوو لە هەر چوار لاوە مەیتی منداڵ و ژن و پیرە پیاو بوو دووکەڵ لە سەربانی مزگەوتەکان هەڵدەستا و سەگی بریندار و برسی و بەرەڵڵا بە سەر جادەکانی شاردا دەسوڕانەوە ترس و دڵەڕاوکێ هەموو گیانیاندا دەگرتم و کیژۆڵەی قشکاڵم دەدی ڕەش پۆش و لێو بەبار خوێن دەچۆڕێ لە چاوەکانی بۆ ئەوەی خۆم قوتار بکەم لە مۆتەکە ئەڵلقەی بیست و پێنجی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا خوێندنەوە و پێشکەشکردنی ڕاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور تاڵلقەیەکی دیکە بەخوای گەورە مهرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ